دیاری وەربگرە، ئەگەر دیاریەکیان پێشکەش کردی وەری بگرە و سوپاسی کەسەکە بکە، بەڵام هەرگیز مەڵێ بۆچی خەجاڵەتت کردم یان من شیاوی ئەو هەموو خۆشەویستیە نیم یان بەڕاستی خەجاڵەتم و تا دوایی سوپاسی بکە و وەری بگرە، ئەو وتانەی سەرەوە نیشانەی خۆبەزلزانین نیە بەڵکو خۆشکێنانەن. ئەوەیش کە سوپاسی بکەیت و وەریگری هەر خۆپەرستی نییە، دیاری بەخشین و دیاری وەرگرتن هەردووکیان ئەبنە هۆی باوەڕ بەخۆ بوون، کاتێ دیارییەک ئەبەخشی یان سوپاسی کەسێک ئەکەیت و یان ستایشی شتێک ئەکەی ئەوا ڕۆحی تۆ زیاتر پاڕاو ئەکات، کاتێ دیارییەک وەرئەگری شایستەی خۆت لە ناخی خۆتدا ئەسەلمێنی، لە وتە پیرۆزەکاندا هاتووە کە دیاری ڕەت مەکەنەوە و وەری بگرن. پێویست نیە بۆ وەرگرتنی دیاریەک ئەوەندە بکەویتە پەلەقاژێ و خۆت بە نەشیاو بزانی. ئەم بابەتە لە دیاری بەخشینیشدا هەڕاز دێتەوە. هەرگیز دیاری خۆت بە کەم و سوکدا مەنێ، بە خەجاڵەتیەوە پێشکەشی مەکە. ئەگەر مەبەستت ئەوەیە کە شیاوی تۆ نیە و بەڕاستی باوەڕت وایە، باشترە بزانیت کە هەر دیاریەک گەرچی زۆریش گران بێت، ناگاتە نرخی مرۆڤێک. تۆ هەرگیز ناتوانی دیاریەک بدەی کە نرخی مرۆڤێکی هەبێ تۆ ئەبێ بۆ دیاریەکی باش بگەڕێیت و کە ئەکرێ گوڵێکیش بێ تا بۆنی خۆشی سۆز و نەفسی تۆ بگەیەنێتە کەسی ڕووبەڕوەکەت. ئەوانەی درەنگ درەنگ دیاری ئەبەخشن کاتێک کە ئەبێ ساڵی جارێ یان چەند ساڵ جارێک دیاری بدەن ئەوا دیاریەکەیان لاسووک و بێ نرخە و هەست بە لاوازی کەسایەتیان ئەکەن. بیکە پیشە زۆرتر دیاری پێشکەش بکەیت بە بۆنە جیاوازەکانەوە دیاری ببەخشە وەک جەژنی لەدایکبوون، ساڵیادی هاوسەرگیری، تەواوکردنی دەورەی باوەڕبەخۆبوون، وەرگرتنی مۆڵەتی شۆفێری و تا دوایی. خۆت بۆنە دروست بکە، هەر تایبەتمەندییەکی باشی بچووک یان گەورە ستایش بکە. هەلی دیاری بەخشین لەدەست مەدە تا ڕۆحتان گەورە و پاراو بێ، هەڵبەت بەبێ بۆنە دیاری مەبەخشە، چونکە ئەویش خۆشکێنی و کەسی دیکە شکاندنە، کەوابوو یەکەم، دیاری ببەخشە و لە دیاری بەخشیندا پێش دەستی بکە. دووەم، هەرگیز مەڵێ شیاوی تۆ نییە، دیارییەکەت بە بچووک و بێنرخ دامەنێ و پاساو مەهێنەرەوە. سێیەم، دیاری زۆر ببەخشە، بیکە پیشە، کە یەک گوڵ بکە بە دیاری و هەستی شادی بکە، چوارەم، زیاتر لە توانای داراییتان دیاری مەبەخشە تا هەست بە تاوان نەکەن. پێنجەم، بۆ دیاری بەخشین خۆت مەخەرە ڕەنجەوە، ئاسوودە بە و ئاسوودەییش بیر بکەرەوە، بۆچوون و گرنگی پێدانی تۆ گرنگە نەک دیارییەکەت. شەشەم، کاتێ دیارییەکت ئەدەنێ وەریگرە و سوپاسی بکە. حەفتەم، هیچ دیارییەک ڕەت مەکەرەوە مەگەر ئەوەی وەک بەرد تیر وابێ کە هەستی تاوانت تێدا دروست بکا. هەشتەم، کاتێک کەسێ دیاریەکت ئەداتێ سوپاسی دیاری و جۆری دیاریەکە مەکە بەڵکو سوپاسی گرنگی پێدانەکەی بکە. ئەم بەشەش بە کۆتا هات.